بەڕێزان وتاری جمعەی پێشوو باسی کوشتن و خۆکوشتن و سزای ئەو کەسەی کە خەڵک ئەکوژێ یا خۆی ئەکوژێ لە ڕوانگەی قورئان و سونەتەکانی پێغەمبەر صلی الله علیه وسلم باسێکم بۆ کردن ئەمڕۆ تەواوکاری ئەو بابەتە بریتییە لە جەبهەی پێشەوە و خەتی گەرمی کوشتن کە ئەویش ڕێگاکانی هاتوچۆ و ڕووداوەکانی هاتوچۆیە کە لە ژیانی ئەم گەلەدا جێگەی شەڕی ناوخۆ و شەڕی داگیرکەرانی گرتووەتەوە لەسەر ڕۆڵەکانی ئەم میلەت و ئەم گەلە ئەوا بەهای ئینسان گەورەی ئینسان دەرەخا لای خوا ئەم شاکاری پەروەردگارە کە ئینسانە کە پێغەمبەران و صدیقین و شوهدا و صالحین هەموو ئەمانە ئینسانن هەموو ئەمانە کە ڕزگارکەری مرۆڤن ئینسانن تۆ بێیت بە هیچی نەبوو لەسەر هیچ بەی لە ئینسانێ بیکوژی یا خۆت بکوژی یا ببی بە ئەسبابی کوشتنی چەند کەسێک، ئەمە بە ڕاستی موسیبەتێکی گەورە و هەڵوێستەیەکی گەورەی ئەوێ. بۆیە ناڕۆمەوە بۆ باسی شەڕە تفەنگ و ژەهر خوار کردن و لێدان و تەعزیبدان و خنکاندن و ئەوانە. باسی ڕووداوی هاتوچۆ. کەمن ئەو خێزانانەی کەوا جەرگیان نەسووتاوە بە ڕووداوی هاتوچۆ. لە عەشیرەت و بنەماڵەیەکا ئەگەر کەسی یەک و دوو سێیان نەبووبێ خۆ لەولاتر تۆزێ زۆرتر بڕۆی بەولاوە هەموومان جەرگمان سوتاوە و و ئێشی سەختمان پێگەیوە بە ڕووداوی وەرگەڕان یا بە یەکاکێشان دەعم و یاوەکو هەر جۆرێکی تر ئاگر تێبەربوونی سەیارە ئەمانە هەموو ئەسبابێکن بۆ ئەوەی کەوا ئێمەی مرۆڤ هەڵوێستە لە ئاستی ئەم دیاردە کە لە حاڵەت دەرچووە بووە بە دیاردە بووە بە ظاهرە ئەم دیاردە دزێوە جەرگ بڕە ماڵوێرانکەرەدا بوەستین سیارە وەک ئەم مۆبایلە وەک ئەم مکەبیرە وەک ئەو سەعاتە وایە ئەتوانی لە خەیرا بەکاری بێنی ئەتوانی لە شەڕا بەکاری بێنی پێڵن سیلاح ذو حدین چەکی دوودەم سیارە تاوانی نییە ئەو کەسەی سیارەکە لێ ئەخوڕێ سایق و قائد ئەوانەن کەوا تەحەمولی جەریمەی سەیارە هەر زەرەرێ بدا هەڵی دەگرن بۆیە ئەبێ بزانین ئەوەی ڕووەدا ئەمڕۆ دەستی خۆمانی تایە دەستی ڕۆڵەکانمان برا باوک دایک خوشک کەسەکانمانی تایە ئەو هەموو حادیسە و ڕووداوی هاتوچۆیە کە ڕۆژانە ڕوئەدەن هەمومان بەشدارین تایە بە دەرەجەی یەکەم لە سەدا پەنجای مەسئولیەت ڕووەکاتە حکوومەت و کاربەدەستان ڕووەکاتە ئەوان لە سەدا پەنجای ئەم مەسئولیەتە گەورە بۆ ئەوەی کەوا ئەو ڕووداوانە کەم ببنەوە ئەو کوشتنانە کەم ببنەوە ئەو زیانە ماڵی و ڕۆحیانە کەم ببنەوە لەوانەیە بپرسی بۆ سەرەتا لە حکومەتەوە دەست پێەکەی و دەسا پەنجاش دەخەیتە ئەستۆی ئەو بەڕێزان چاکردنی ڕێگاوبان ئەرکی حکوومەتە حکومەت ئەبێ جادەی چاک بەقەدەر پێویست مواسەفاتی تیابێ قیرەکەی کۆنکرێتەکەی شۆستەکەی نیشانەی مرور و هاتوچۆکەی ئەبێ هەمووی کامل مواسەفات بێ ئەوە یەک دووەم حکومەت ئەبێ لە هێنانی ژمارەی ئۆتۆمبیلدا ئەبێ هەلومەرجی ناوخۆی وڵاتەکەی خۆی بزانێ سێم حکوومەت لە پێدانی مۆڵەتی شۆفێریە ئەبێ قانونێکی هەبێ یاسایەکی هەبێ چۆن ئاڵتون بە بەسەنگی مەحەک و بە ئاگر پاڵفتە ئەکرێ و تاقیە کرێتەوە ئاوا هاوڵاتی سەنگی مەحەکی لێ بدرێ ئینجا شەهادەی ئەوەی بێنێ تۆ لایقی ئەوەی سیارە لێ بخوری تۆ شیاوی ئەوەی ماتۆڕ لێ بخوڕی لۆری لێ بخوڕی تەیارە لێ بخوڕی و دەبابە لێ بخوڕی حکوومەت ئەرکی سەرشانیەتی لە نزیکترین جێگادا ئیسعافی هەبێ بنکەی تەندروستی هەبێ و هەموو جۆرە وەسیلەیەک بۆی کەمترین زیان ڕووبدا لە هاوڵاتیان و لە گەل و نیشتمانەکە ئەوی تری ئەکەوێتە سەر شانی ئێمە خۆمان وەکو میللەت سایقەکان پیادەکان ئاژەڵدارەکان پۆلیسەکانی هاتوچۆی بەڕێز هەمووی ئەوانە ئێمەیش ئەرکێکی گەورە ڕوەکاتە سەرشانمان ئایا تۆی بەڕێز بە ئەرکی سەرشانی هەڵساوی بۆ ئەوەی کەس نەکوژی و کەس نەوکوژێ بۆی وەرنەگەڕێی و کەس وەرنەگێڕی؟ بۆی جەرگی کەس نەسووتێنی؟ ئایا کاچیتە پشتی سوکانەکە بیسمیلایی دەکەیت؟ بیرەکەیتەوە کەوا ئەمە وەسیلەیەکە وەک قومبەلەیەکی تەوقیتکراو وایە، بۆی هەیە لە هەموو کاتێکا زەرەرێکی گەورە بدا لە خۆم، لە ماڵەکەم، لە مناڵەکانم، لە دراوسێکانم، لە میللەتەکەم؟ یا پێی پیانەی و دەڕۆی تەجیل و سیدی داگیرسێنی مۆبایل بە گوێتەوەیە ئەگەر زۆر ڕۆشنبیر بی لای خۆت دوو سەماعەو کردۆتە گوێچکە و ئاگاو لەم دنیا نییە تلیلیلی لێدا و پێنێ بە بەنزینا و سارەی ئەم زەمانەیش ئەڵێن ئەڵێی فیشەکە شێتەیە حەتا پێی لێ بدەی ئەڕوا و باڕەگرێتەوە تۆ کە کوڕی ئەبێ جەرگی دایک و باوکی نەسووتێنی، تۆ کە پیاوی ئەبێ مناڵەکانی هەتیو نەخەی، ژنەکە و بێوەژن نەخەی، تۆ کە برای جەرگی خوشکەکانی مەسووتێنە، تۆ هەر کەسێ هەیت هاووڵاتییەکی ئەم میللەتە پێویستی بە تۆیە، خۆتی لێ زیاو نییە، ئێمەش تۆمان لێ زیاو نییە، ئەبێ بە هەموومانەوە دەست بەینە دەستی یەک بۆ کەمکردنەوەی ڕووداوەکانی هاتووچۆ. ئەسبابی ڕووداوەکانی هاتووچۆ زۆر زۆرن، یەکێک لەوانە زۆربوونی سەیارە وەک عەرزم کردن لە حەد بەدەر سەیارە زۆرە. ئێ باشە ئی مامۆستا خەڵک چی بکا؟ ئاخر ئیشی حکوومەتە وەسیلەی هاتووچۆ دانێ لەناو شارەکانا. بۆ وەی سەیارە کەم دەربکرێ ئێستا ئێمە ئەڕۆین بۆ بازار بۆ ئەوەی شووتیا دەسکێ سەوزە بکرین سەیارەیە بین لە بازاڕە گیرە خوین لە بەردەمی دوکانی کابرای وەسێنی تووڕە بێ ناشی بینە گەراج لەبەر هەزارەکە بەڵام ئەگەر پاس هەبێ بە ڕێک و پێکی شەمە نەفەر هەبێ بە ڕێک و پێکی ترێن هەبێ وەکو وڵاتان بە ڕێک و پێکی ئەو کاتە خەڵک مەجبور نییە ئەو هەموو سەیارەیە دەرکاتە دەرەوە بۆی لێرەوە بڕا بۆ سلێمانی و بێتەوە ئەگەر بزانێ ئیشەکانی بە رێک و پێکی بە نیوەی مەسرەفی سەیارەکەی بۆ جێ بەجێ ئەبێ و کاتیشی بۆ ئەگەڕێتەوە دووهەم خراپی و بچووکی و کەمی رێگاوبان ئەو رێگایانەی هەمانە هی ساڵی پەنجاکانە هی ساڵی پەنجاکان و کەمتریشە جادەی گەورە نییە، جادەی پانوپۆڕ نییە، جادەی مەمواسەفات نییە، لەبەر ئەوە وەکو خێزانێک هۆدەوهەیوانێکیان کردبێ و توێتی ژن و مێردێکین، دوو مناڵیشمان بێ لەم هۆدەوهەیوانە جێمان نەبێتەوە، ئێستا بوون بە یانزە نەفەر هەر هۆدەوهەیوانێکە و هەر ئەیانەوێ جێیشیان بێتەوە، جێ نابێتەوە، خراپی ڕێگاوبان. ئەو هەموو تاسە، ئەو هەموو چاڵە، ئەو هەموو خوار و خێچییە، ئەو هەموو نەبوونی ئیشاراتی مرورە لەسەر پێچەکانە، لە هەورازەکانە، ئەوە هەموو ئەسبابە بۆ ئەوەی کەوا ئاوامان بەسەر بێ. خاڵێکی تر لە دەرهێنانی مۆڵەتی شۆفێرییە. من پەنجە ئیشارە درێژ ناکەم بۆ برا، ئەفسەر و پۆلیسەکانی هاتووچۆ نا، بەڵام بە هەموومانەوە، هەم لای ئێمە و هەم لای ئەوانەوە، کارئاسانی زۆرە لە دەرهێنانی مۆڵەتی شۆفێرییە. یانی کابرا گەر جارێک، دوو جار دەرنەچێ وازانێ دنیا ئاخر بووە. واسیتەی دنیاکە. ئێ بۆ واسیتەیەکەی؟ بۆ وا؟ من من گێڕامەوە جارێکی تر کە ئیجازەی مۆڵەتی شۆفێریم دەرهێنا بە تەرح بە گێڕی تەرح هەوڵمە بەس ناجح نەبووم لە ئاخیر دەقیقا تۆزێ بەر لەوە دابەزم زابتەکە لە پاڵ مابوو ژنێک و کچێک هاتن ڕووبەڕووم مەکینەیەکیش لەو لاوە شیشی پێ بوو هەر هات ئێ چی بکەم ئا لەمە؟ وەڵا هەوەڕێنێکم لێیە. وتی مامۆستا ئەوە چی و کرد؟ وتم وەڵا هەوەڕێنم لێدا. وتی ئەی نازانی مەمنوعە؟ وتم بەرێ وەڵا. وتی ئەی چی؟ وتم وەڵایی بکەوم لە ئیجازەکە باشترە لەوەی ژن و کچێک بشێلم و مەکینەی خۆیم پیا بکێشێ. وتی مامۆستا داوای لێبوردنەکەم. وتم بۆ؟ وتی کە دەرنەچووی. وتم وەڵایی دەرچاندمایە لە خوتبەی جومعە باسمە کردی. بە گەورەی خوا ئەمەم بە زابتە کەوتووە نەک توڕە بم لێی بڵێم بۆ دەرم ناچێنی عەیب ناکەی من مەلای شار و خەتیب و ئەم کەللە و ئەم ڕیش و مێزەرە و نا ئەم جارە نا جارێکی تر ئەو جارە نا جارێکی تر لە جاری دووهەما بە گێڕی ئۆتۆماتیک دەرچەوە سەلام و عەلەیکم و ڕەحمەتوڵڵا و نە عەزێتی خەڵکمان نەواسیتەم کرد و نە بەرتیلم دام نە حیچ ئینسان ئەبێ بزانێ تۆ ڕۆیتە ژووری عەمەلیات ئەبێ دکتۆر بی نابێت هەر لە خۆتۆ بنیشتە سەر نابێ کاکە گیان پارەتان هەیە باوکە سیارێکم بۆ بکڕە بەڵێ سیارەی بۆ کڕێ چ سیارێکی بۆ کڕێ ئاخر مۆدێل 2018 بۆ کڕێ 2017 بۆ کڕێ باڵەگرێتەوە ئەڕوا کوڕ گیرفانی پڕ بێ لە پارە سەیارەکەی بەرز بێ هەوای هەبێ کەیفی هەبێ پێی لێدا چۆن خەڵک ناشێلێ چۆن خۆی ناشێلێ چۆن دەردی باوکی ناکا بە بریانی خێرایی پابەند نەبوون بە یاساکانەوە ئەمەیان لە هەمویان لەوە چێ خراپتر بێ کابرا لین بۆی نووسراوە بینی سلێمانی و هەڵەبجە لە سەیتەرەکە دەرەچی ئەتوانی سەد کیلۆمەتر لێ بخوری تۆ سەت ئەڕۆی ئەو لە سەیتەرێکە نیە بە چاو نوقاندنی ئەگاتە دوو جەیلە معناوە ئەو سەو پەنجا ئەڕوا سەو هەشتا ئەڕوا دوو سەد ئەڕوا ئه وەڵای قەزا و قەدەر فەقیرە سەیارەی لەو ڕێگا وەرگەڕا کورە قەزا و قەدەر برا ئیمان مەیە بە قەزا و قەدەر بەڵام تێهەڵدانیشی لەگەڵایە ئەمە چونکە بەدەستی خۆی خۆی خستۆتە تالوکە بەڵێ قەزا و قەدەرە بەڵام ئەمە عەزابی خوایشی لەگەڵایە خوا پەنامان بایە خوا خێرایی لە ناو شارا نوسراوە پانزە کیلۆمەتر سی کیلۆمەتر چل کیلۆمەتر تۆزێ چۆڵ بێ ئەبێ بە شەست کیلۆمەتر زیاتر ئەبێ بە هەشتا کیلۆمەتر لای ژوورەکەی لە وڵاتی ئێمە سەد کیلۆمەترە سەودە و سەو بیسمان نییە ئێ باشە ئەو هەموو خێراییە چییە ئەوە هەمووی ئەسبابی ئەوەیە کەوا ڕووداوەکانی هاتوچۆ زۆرن زوو لێ خۆشبوون و نەبوونی ئیجراعات یاسا کابرا خەڵکەشێنێ ماڵێ دە بەربادەکا دوای چوار مەلا چوار ڕئیس عەشرەت کۆمەڵایەتی شێخێکی تەریقەت لەگەڵ خۆیا ئەبا و هاتوینە ماڵتان و کوڕەکەمان غەڵەتی کرد و بەشکم عەفومان کەن و ئەوە و ئەوە و ئەوە بەخوا لە ژوورۆ خەریکا خنکێنە سزنەکە کورە بابان حەو نەفەر یانزە نەفەر سێ نەفەر وان نە گوڵان وان نە عەبابەیلێ وا لە ژێر خۆڵە ئیستا کوڕەکەی تۆ لە ژوورۆ کەبابە خوا بێ تاقەتی سێ ڕۆژە لە سجنایە حەفتەیەکە لە سجنایە چ ویژدانێکە ئەوە لەبەر ئەوە ئەو پابەند نەبوون بە یاسا و ئەو زوو لێخۆش بوونە خراپە من داواکەم لە حکوومەت ئەڵێم ئەگەر چی میلەتی ئێمە دیاردەی عشاعری زۆر زاڵە بەسەرمانە خەڵگێ ڕوومان لێ ئەنێ ئێمە ڕوو ئەنێین لەو عایلەیە تەکلیفی لێ ئەکەین کەوا ئەو ماڵە هاتوون منیان هێناوە لەگەڵ خۆیانە لێی خۆش بن من داواکەم لە حکوومەت بەشی عامەکەی حکوومەت خۆش نەبێ سایق بەر نەدا ئەگەر سایق تاوانبار بێ ئەگەر سایق هەڵەی کرد بێ بەری نەدا بەلای کەمەوە یەک ساڵ بمگرێ یەک ساڵ بیگرێ یەک ساڵ با قەدری عافێت بزانێ نەک رەختی کەفیلی کەن و دەی دەی دەی دەی تەواو وەڵا ئەم جارە دوانی شێلە ئەم جارە ئێتۆ دوانزە شێلێ و من تکای شەکەم با خۆشمان زۆر تکا نەکەین ڕوونەنێ لە خەڵکی من بان کرام بۆ سڵحێک هی حادیسەی سیارە بوو بیست ساڵ لەمەو پێش بوو ماڵم لە سەی سایق بۆ ئەو کاتە ئەو ماڵەی کە منیان برد کە کوڕەکەیان خەڵکی شێلا بوو بە دڵیان بوو حەدیث بێنمەوە خوا وا فەرمی عەفو کەی و پێغەمبەر گیان وا فەرمی و علەما وا فەرمو فلان ڕوودا و ڕیدا و ئەمانە وەڵام منیش وتم هاتووم بۆ خزمەتان و ئەم ماڵە تەکلیفیان لێ کردووم و بەڵام بەر لەوەی کەوا هیچ بڵێم داوا ئەکەم گوێم بۆ بگرن بابە گیان حادیسەی سیارە لێخوڕین وایە و قەزا و قەدەر وایە و ئینجا ئەمە بەڵێ قەدەرە بەڵام ئاوایە و کابرا ئەگەر ئاگای لە خۆی بێ وەڵا دوایی ماڵەکە تووڕە بوو لێم وتیان ئێمە تۆمان هێناوە لەوێ بەنمان تن کەیتو یا تۆمان هێناوە لەوێ قسەی خێرمان بۆ بکەی وتم وەڵا من هاتووم قسەی حەق بکەم جا بە دڵ هەر ئەوەیە بە دڵ نیەر ئەوەیە مەلایەکی تر بەرە با بە دڵی تۆ بخوێنێ من هەر ئەوەی لێ ئەزانم خاڵێکی تر مادەی سەرخۆشکەر و بێهۆشکەر زۆربەی زۆر نا بەڵام هەیە سایق هەیە بە سەرخۆشی لێ بێ سیارەی بۆ لێ ناخورێت ئەوەشتان بۆ گێڕمەوە جارێ پیاوێ هات بۆ ماڵمان پرسیاری شەرعی هەبوو لە سەی سادق وەڵا هەر دانیش پاکەتەکەی دەرهێنا و ئاوا کێشای بە جگەرەکەی کێشا پاکەتەکەیە وتی ئاڕۆڵا بە مناڵەکە تەپڵەکێکی جگەرە بێنە وتم بۆ تیجگەرە داگیرسێنم وتی وەڵای خاڵۆ گیان داوای لێ بدنەکەم لە ماڵیم نەجگەرە ناخورێت یەک عیبادی خوا لە ماڵیم نەناتوانێت جگەرە بخوا ئەمە وەڵای من درۆیەکم کردووە داوای لێبوردنەکەم کابرای زابت وەختی ئیجازەم دەرێنا وتی مامۆستا ئەگەر سیارە لێ بخوڕی و تەلەفونێک و بۆ بێ چیەکەی وتم یا جوابی نادەمەوە یا لا دەمە لای رێگە جارێکیان مۆبایلم پێ بوو لە سیروانە تەلەفونیان بۆ کردم وتیان مامۆستا تۆ نەسیحەتی خەڵکەکەی کەچی لەناو سیارە مۆبایل پێ وتم وەڵی ڕاستەکەی وەڵی مۆبایل زۆر خەتەرترە لە عەرەق خواردن لە خەوتن زۆر خەتەرترە بۆی تووشی حادیسە بی لەبەرەوە ڕجا ئەکەم تکا ئەکەم وەختەکە زۆر گەرمە ئەنا پەنجا خاڵم بۆ داناون بۆتانی باس کەم لەم مەوزوعە ڕەحمە لە باوک و دایکیەوەی پابەند دەبێ بە یاسای خواوە بە یاسای حکوومەت و هاتوچۆوە ڕەحمە لە باوک و دایکیەوە جەرگی خەڵک